نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگیی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئەی پێغەمبەر پێیان بڵێ دڵنیابن کە من هەر بەشەرێکم وەک ئێوە جیاوازیەکە تەنها ئەوەیە من وەحی و نیگام بۆ دەکرێت کە بێگومان خدای ئێوە خدایەکی تاک و تەنهایە کەوابوو ئێوەش ڕووی تێبکەن بەڕاستی بیپەرستن لە ڕێبازەکەی لامەدەن داوای لێ خۆشببوونی لێ بکەن و چاک بزانن کە وەیل و سزای سەخت بۆ مشریک و هاوڵگەران ئامادەیە. ئەی پێغەمبەر پێیان بڵێ، باشە ئاخر ئێوە باوەڕتان بەو زاتە نییە کە زەوی لە دوو ڕۆژدا دروست کردووە، ئەڵبەتە ئەو ڕۆژانە مەگەر خودا خۆی بزانێت درێژی ماوەکەیان چەندە، چەند هاوەڵێکیشی بۆ بڕیار دەدەن، ئەو بەدیهێنەر و دروستکارە، پەروەردگاری هەر هەموو جیهانیان و بوونەوەرە. لەسەر ڕووکاری زەوی چێوەکانی دامەزراندووە کە کار دەکەنە سەر ئاو و هەوا، دیمەنی جوان دەسازێنن، لەنگەری دەگرن، ڕووبەری فراوانتر دەکەن هەتا دوایی. بەرەکەتی زۆری تێدا دابین کردووە، وەک، نەوت و جۆرەها کانزا، سەرەڕای جیهانی ڕوەک و هەتا دوایی. هەموو ڕزق و ڕۆزییەکانی تیادا بڕیارداوە هەمووی لە ماوەی چوار ڕۆژدا بە دوو ڕۆژەکەی پێشووەوە. ئینجا ویستی ئاسمان ڕێک بخات و دروستی بکات لە کاتێکدا کەد و کەڵ بوو جا بە ئاسمان و زەوی فەرموو فەرمان بەردار و ملکەچ بن بەخۆشی خۆتان یا بە زۆر بتان خەمە ژێر دەسەڵاتی خۆمەوە هەردوولا خێرا وتیان ملکەچی تۆین و چۆن دەفەرمی دوا دەکەین بێگومان کارێکی ئاسانە بۆ خدای بەدەسەڵات زەوی و ئاسمان بێنێتە قسە چونکە ئادەمیزاد جۆرها ئامێری هێناوەتە قسە دەم و زمان و لێویشیان نییە لە ماوەی دوو ڕۆژدا لەو ڕۆژانەی کە هەر خۆی ماوەیان دەزانێت ئاسمانی کردە حەوت چین و فەرمانی بۆ هەر چینێکیش دەرکرد ئینجا دەفەرموێت ئاسمانی دنیاشمان ڕازاندەوە بە ئەستێرە و کردمانە چراخان و کردمانە هۆی پاراستن لە شەڕی شەیتانەکان ئا ئەو شتانە هەمووی بە ویست و فەرمانی زاتێکە کە باڵادەست و زانایە. فإن أعرضوا فقل أنذرتكم صاعقة مثل صاعقة عاد وثمود جاگەر لەگەڵ ئەم هەموو باسی دەسەڵات و توانایی و زانایی خدای گەورەدا پشتیان هەڵکرد و گوێیان نەگرت پێیان بڵێ مناگادارتان دەکەم لەوەی کە شری خەو بروسکە و کارەساتێکتان بەسەر بێت کاتێک پێغەمبەرانیان بۆ ڕەوانە کرا لە پێشتر و دواتریشدا بەم فەرمانە پیرۆزە کە جگەل لە خوددا کەسی تر مەپەرستن کەچی وتیان ئەگەر پەروەردگارمان بیویستایە ڕێنمویمان بکات ئێوەی نەدەنارد بەڵکو فریشتەی دادەبەزاند کەوا بوو ئێمە بێگومان بڕواناکەین بۆ پەیامەی کە بە ئێوەدا ڕەوانە کراوە ئەوسا قەومی عاد بە ناحەق خۆیان بە زل و گەورەزانی لە زەویدا و وتیان چێ هەیە بە ئەندازەی ئێمە هێز و دەسەڵاتی هەبێت باشە ئایا ئەوە نەیان زانی بەڕاستی ئەو خدایەی کە دروستی کردوون ئەو لەوان هێزی زۆر زیاترە بەڵکو هەر بەراورد ناکرێت و ئەوانە هەر ئینکاری ئایەت و مۆجیزەکانی ئێمەیان دەکرد ئەوسا ئیتر ئێمە بایەکی توند و زۆر ساردمان هەڵکردە سەریان لە چەند ڕۆژێکی شوومدا تا هەر لە ژیانی دنیادا بە سزای سەر شۆڕیان بگەێنین و تاڵاو بکەین بە گەرویاندا بێگومان سزای قیامەت زیاتر سەر شۆڕکەر و تاڵترە و ئەوانە سەرفراز و ڕزگار نابن. ئەوسا بە غەمباریەوە بە پێستی خۆیان دەڵێن بۆچی شایەتیتان لەسەرداین خۆ زەرەرتانە لە وەڵامدا دەڵێن ئەو خدایە ئێمەی هێناوەتە گفتار کە دەتوانێت هەموو شتێک بهێنێتە قسە و گفتوگۆ هەرەو زاتەشە کە یەکەم جار بەدی هێناون و هەر بۆ لای ئەویش دەبرێنەوە بێگومان کارێکی ئاسانە بۆ خوددا چونکە ئادەمی زاد جۆرەها ئامێری هێناوەتە قسە دەم و زمان و لێویشیان نییە گوناه و تاوانەکانتان نەدەشاردەوە، چونکە مەترسیتان نەبوو کە گوێتان و چاوتان و پێستتان شایەتیتان لەسەر بدات، بەڵام گومانتان وابوو کە بەڕاستی خودا زۆر ئاگادار نییە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. وذلکم ظنکم الذی ظننتم بربکم ارداکم فاصبحتم من الخاسرین. ئەوانەی بەڕاستی وتیان پەروەردگارمان ئەڵڵایە لەوەو دوا بەردەوام پابەندی ئەو ڕێبازە ڕاستە بوون ئەوە لە سەرەمەرگدا دەستە دەستە فریشتە دادەبەزن بۆ لایان پێیان دەڵێن هیچ ترس و بیمێکتان نەبێت لە داهاتوو هیچ غەم و پەژارەیەکتان نەبێت بۆ ڕابردوو مژدەتان لێبێت بەو بەهەشتەی کە کاتی خۆی بەڵێنتان پێدەدرا خودای گەورە و فریشتەکانیش دەفەرموون، ئێمە یار و یاوەر و هاوکار و پشتیوانی ئێوەین لە ژیانی دونیا و قیامەتیشدا، مژدەتان لێ بێت لە بەهەشتدا هەرچی ئارەزووی دەکەن و داوای دەکەن بۆتان ئامادەیە. نزلا من غفور رحیم ئەو بەهرەیەش لەلایەن پەروەردگارێکەوە پێشکەشتان دەکرێت کە لێبوردە و میهرەبانە. بێگومان چاکە و خراپە وەک یەک نین تۆ ئەی باوەڕدار بە جوانترین و چاکترین شێوە بەرنگاری خراپە و نادروستی بکە ئەو کاتە ئیتر دەبینیت ئەوەی کە لە نێوان تۆ و ئەودا دژمنایەتی و ساردیەک هەیە دەبێتە دۆستێکی دڵسۆز و گیانی بەگیانی الذی خلقهن ان کنتم ایاه تعبدون لە نیشانە و بەڵگەکانی دەسەڵاتی پەروەردگار شەو و ڕۆژ و خۆر و مانگە هەرگیز نەکەن سوژدە بۆ خۆر یا مانگ ببن بەڵکو سوژدە تەنها بۆ ئەو خدایە ببن کە دروستی کردوون اعملوا ما شئتم انه بما تعملون بصیر بەڕاستی ئەوانەی کە سەرسەخت و بێبڕوان و دژایەتی ئایەت و فەرمانەکانی ئێمە دەکەن و لێی لا دەدەن خۆیان ناشارنەوە لە ئێمە باشە ئەوەی فڕێ بدرێتە ناو ئاگری دۆزەخەوە چاکترە یا ئەو کەسەی کە بە دڵنیایی و ئارامی و هێمنیەوە دێت لە ڕۆژی قیامەتدا و بەرەو بەهشت بەڕێزەوە بەڕێ دەکرێت تنزیل من حکیم حمید بەڕاستی ئەوانەی کە باوەڕیان نەبووە بەو قورآانە لە کاتێکدا بۆیان هات بێگومان ئەو قورآانەش کتێبێکی زۆر بە نرخ و ناوازە و سەرکەوتووە هیچ ناحەقی و نادروستی و ناتەواویەک ڕووی تێناکات لە هیچ کاتێکدا و لە هیچ لایەکەوە ڕەوانە کرا و نێردراوی زاتێکە کە خاوەنی حکمت و داناییە و شایانی سوپاس و ستاییشە ئەگەر ئەم قورئانەمان بە زمانی گەلانی تر بناردایە ئەوە بێباوەڕان دەیانوت ئایا نەدەبوو ئایەتەکانی ڕوون و ئاشکرا بوایە و بە زمانی خۆمان بوایە چۆن دەبێت قورئان بە زمانی بێگانە بێت لە کاتێکدا محەممەد بە عەرەبی دەدوێت ئەی پێغەمبەر پێیان بڵێ ئەم قورآانە بۆ ئەوانەی باوەڕیان هێناوە هیدایەت و ڕێنمووی و شفاایە و چارەسەری هەموو دەرد و نەخۆشیەکان دەکات هیچ مێیینەیەک سکی نابێت و بەچکە و بەرهەمەکەی دانانێت تەنها بە ئاگاداری خودا نەبێت ئا بەو شێوەیە خودا دەسەڵاتەکانی خۆی دەخاتە بەرچاو کەچی زۆربەی خەڵکی قەدری نازانن ئەو ڕۆژەش کە بانگیان دەکات و لێیان دەپرسێت کوان هاوەڵ و هاوتاکانم ئەوانیش لە وەڵامدا دەڵێن پەروەردگارە ئێمە هەواڵت دەدەینێ و جاڕ دەدەین کە کەسمان هەڵەی وانایەت بەدەمماندا و شایەتی لەسەر شتی وانادەین سوێند بە خودا ئەگەر ئادەمیزاد خێر و خۆشی بەسەردا بڕێژین و پێی بچێژین لە دوای ئەو تنگانەیی کە تووشی هاتبوو بە متمانەیەکی زۆرەوە دەڵێت ئەمە بە ڕەنجی شانی خۆم پەیدام کردووە و خدا خۆشی دەوێم وابزانم قیامەت زۆر دوورە و ڕەنگە هەر نەش بێت خۆ گەر بمگێڕنەوە بۆ لای پەروەردگارم ئەوە دڵنیام کە خۆشی و ناز و نیعمەتم لای ئەو بۆ ئامادەیە بێگومان ئەوانەی کە بێ باوەڕ بوون ئەو کار و کردەوە ناشرینانەیان دەخەینە ڕوو و هەواڵیان پێدەدەین هەروەها سزای سەخت و دژوار و ناخۆشیان پێدەچێژین لەناو دۆزەخدا. ئەی پێغەمبەر پێیان بڵێ، هەواڵم بدەنێ، باشە ئەگەر ئەم قورئانە لەلایەن خوداوە بێت، پاشان ئێوەش بڕواتان پێی نەبێت، دەزانن چ سەرەنجامێکی سامناک چاوەڕێتانە؟ جا ئیتر کێ هەیە لە ئێوە سەرسەختتر و لاڕێتر لەوەی کە ڕێگەی جیا و دوور لە ڕاستی گرتبێتە بەر؟ بێگومان ئاشکرایە کە لە سەردەمی زانستیدا چەندە نهێنیەکانی بوونەوەر ئاشکرا بووە. زاناکان بە گشتی و زاناکانی ئەستێرەنناسی سەرگەردانن لە وردەکاری و دامەزراوی و گەورەی و فراوانی ئەم گەردوونە، هەروەها لە ئاڵۆزی جەستەیی و عەقڵی و دەروونیی ئادەمیزاد. لەگەڵ ئەو هەموو بەڵگە و نیشانانەدا ئاگادار بن بەڕاستی ئەوانە هەر گومانیان هەیە لە بەیەک گەیشتن و ئامادەبوونی بەردەم پەروەردگاریان ئاگادار بە و دڵنیابە کە ئەو زاتە بە هەموو شتێک زانایە و بە هەموو شتێک ئاگادارە و دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە و هیچ شتێک لەو یاخی نابێت.